سۆفیا هەناسەیەکی ڕاحەتی هەڵکێشا، ترسا کە کارتەکان بە ناوی ئەوەوە نێردرابێت. هاتە پێشەوە و لە نزیکەوە سەیری کردن. بیست و هەشت ی ئاپریل، چوار ی مەی، شەش ی مەی، چەند ڕۆژ لەمەوبەر نێردراون. بەڵام شتێکی تریش هەیە، مۆرەکان هەموویان نەرویژین. سەیری ئەمە بکە. دەستە بازنەیی نەتەوە یەکگرتووەکان، پوولەکانیش نەرویژین. وا دەزانم کە ئەمە بۆ ئەوان ئاساییە. ئەوان دەبێت بێلایەن بن، کەواتە پۆستەی تایبەت بە خۆیان هەیە. بەڵام چۆن بۆ ئێرەی دەنێرن؟ ئەڵبەت بە فڕۆکەی سەربازی. سۆفیا مۆمدانەکەی لەسەر زەوی دانا و دووکچەکە دەستیان بە خوێندنەوەی کارتەکان کرد. یوانا بە ڕیزی ڕێکەوتەکەیانەوە داینا و کارتی یەکەمی خوێندەوە. هیڵدەی خۆشەویست بۆ گەڕانەوە بۆ ماڵەوە بۆ لیلەسێن ڕۆژژمێری دەکەم. بینایە بۆ ئێوارەی شەوی یەکەمی هاوین بگەمە فڕۆکەخانەی کویک. پێم خۆش بوو بۆ گۆبەندی یادی پانزە ساڵیت لەوێ بم. بەڵام دەزانیت کە لە ژێر فەرمانی سەربازیدام. بۆ قەرەبوو کردنەوەی ئەم کارە بەڵێنت پێدەم تەواوی هەوڵ و خۆشەویستی خۆم خەمە سەر دیارییەک کە بۆ یادی لەدایکبوونت ئامادەم کردووە. لەگەڵ خۆشەویستی و یەکدڵی لەلایەن کەسێکەوە کە بەردەوام لە فیکری داهاتووی کچەکەیدایە. کۆتایی نووسراوەی ئەم کارتە دەنێرم بۆ هاوڕێی هاوبەشمان، دڵنیام کە تێ دەگەیت. هیڵدا دەبێ جارێ نهێنی بم، لە داهاتوودا هۆکەی دەزانی. سۆفیا کارتی دوایی هەڵگرت و هیڵدەی خۆشەویست، ژیانی ئێمە لێرە گەیاندنی ئەمڕۆیە بۆ بەیانی. شتێک کە لەم چەند مانگەی مانەوەمدا لە لوبنان لە یادمدا دەمێنێت ئەم چاوەڕوانیانەیە. بەڵام هەرچی لە دەستم بێ دەیکەم بۆ باشتر بەڕێوەچوونی یادی پانزە ساڵیت، جارێ لەوە زیاترم ناتوانم هیچ بڵێم و، واتە جارێ لەوە زیاتر ناتوانم هیچ بڵێم خۆم بە سەختی کورت دەکەمۆ. قوربانت بم باوکت. کچەکان لە شەوقدا هەناسەیان وەستا بوو هیچ کامیان نەدەدوان تەنیا کارتەکانیان دەخوێندەوە ڕۆڵەی زۆر خۆشەویستم پێم خۆشە باسی دڵی خۆم بە کۆترێکی سپیدا بۆ تۆ بنێرم بەڵام لە ئێرە لە لوبنان هیچ ئاسەوارێک لە کۆتری سپی نییە و نەماوە شتێک کە ئەم وڵاتە شەڕاویە بە ڕاستی پێویستی پێی هەیە کۆتری سپیە بە ئاواتی ئەوەی کە نەتەوە یەکگرتووەکان ڕۆژێک بتوانێت لە جیهاندا ئاشتی دامەزرێنێت کۆتایی لەوانە دیاری یادی لە دایک بوونت شتێک بێ کە کەسانی تریش بتوانن بەهرەی لێ وەرگرن کاتێک هاتمەوە بۆ ماڵەوە لەم بارەوە قسە دەکەین بەڵام تۆ ئێستاش نازانی باس لە چی دەکەم وانیە؟ بە خۆشەویستی کەسێک کە بۆ هەردووکمان زۆر و فراوانی هەیە. شەش دانە کارتەکانیان خوێندەوە تەنیا یەک دانەی تر مابوو کە دەیوت، هیڵدەی خۆشەویست ئەم نهێنی کاریە سەبارەت بە یادی لەدایک بوونی تۆ دەروونی منی پڕ کردووە ئەوەندەی نەماوە کەلێک بەر بم. هەموو ڕۆژێک چەند جار تەلەفۆنەکە هەڵدەگرم کە هەموو شتێکت بۆ باس بکەم بەڵام پێش بە خۆم دەگرم نهێنی من شتێکە کە ڕۆژ بە ڕۆژ پەرە دەسێنێت و گەورە دەبێت و دەزانی شتێک کە زۆر گەورە دەبێتەوە شاردنەوەی زۆر ئاسان نیە خودا ئاگادارت باوکت. کۆتایی، ڕۆژێک لەگەڵ کچێکدا بە ناوی سۆفیا بە یەک دەناسرێن، بۆ ئەوەی پێش لە دیدارتان زۆرتر بیناسیت. لاپەڕەیەک لە کارتەکانە بۆ ئەویش دەنێرم، وا دەزانم ئەو بە زوویی لە باسەکە تێبگات. تا ئێستا ئەو شتێکی زۆر لە تۆ نازانێت. سۆفیا هاوڕێیەکیشی هەیە بە ناوی یوانا لەوانەیە ئەو بتوانێ ئەم نهێنییە دەربخات. سۆفیا و یوانا دوای خوێندنەوەی ئەمە بێ جووڵە دانیشتبوون و هەراسان لە یەکتریان دەڕوانی. یوانا دەستی سۆفیای بە توندی گرت وتی، من دەترسم. منیش هەروەها. ڕێکەوتی کارتی کۆتایی چی؟ سۆفیا جارێکی تر سەیری کارتەکەی کرد و وتی، شانزەی مەی هەر ئەمڕۆ. یوانە بەڕقەوە هاواری کرد، ناتوانێت ئەمڕۆ بێت. مۆری پۆستەکەیان بە وردی سەیر کرد، دروست بوو. هەڵەیەک لە کاردا نەبوو. شانزە ی پێنج ی هەزار و نۆ سەد و نەوەد. یوانە پێ داگر بوو. گونجاو نییە تێناگەم کێ ئەمەی نووسیوە. دەبێت کەسێک بێ کە هەر دوکمان بناسێت و بەڵام لە کوێوە دەیزانی ئێمە ئەمڕۆ دێین بۆ ئێرە. یوانا زۆر زیاتر لە سۆفیا ترسا بوو چونکە باسی هێڵدە و باوکی بۆ سۆفیا شتێکی تازە نەبوو وادەزانم باسەکە پێوەندی بە ئاوێنەکەوە هەیە ئەڵبەت فیکر دەکەی کارتەکانی شەرە و کاتە کە نوسراون باڵیان گرتووە و لە ئاوێنەکەوە هاتوونەتە دەر تۆ وەڵامێکی باشترت هەیە نا سۆفیا هەستایە سەر پێ و مۆمەکەی خستە بەر وێنەکانی دیوارەکە و یوانا چوو بۆ لای و چاوی بڕیە وێنەکان بارکێلی و برێکلی مانای چییە؟ من لە کوێوە بزانم؟ مۆمەکە تابنەکەی سووتابوو و یوانا وتی وەرە با بڕۆین زووکە. دەبێ تاوێنەکەش لەگەڵ خۆماندا بەرین. سۆفیا خۆی درێژ کرد و قولاپی ئاوێنە برنجییە گەورەکەی لە دیواری سەرووی تاقەکە کردەوە. یوانا هەوڵی دا دەست لەو کارە هەڵبگرێ بەڵام سۆفیا دەستبەردار نەبوو. کاتێک لە کەپرەکە هاتنە دەرەوە هەوا تاریکی کردبوو. ئەڵبەت تاریکی مانگی مەی لە ناو وڵاتە جەمسەرەکان ئاسمان ئێستاش ئەوەندە ڕوون بوو کە هێڵی سەرەکی دارەکان دیار بوو. ئاوەکەش تیشکی ئاسمانی دەگەڕاندەوە. کچەکان لە ناو فیکردا بە دەم بێڵاو لێدانەوە گەیشتنە ئەو بەری ئاوەکە. لە ڕێگەی گەڕانەوە بۆ خێمەکەیان کامیان نەدوان، بەڵام هەر کامیان دەیانزانی کە ئەویتر بە چڕی لە فکری ئەو شتانەدایە کە دیبوویان. جار جار پەلەوەرێک لە نێوان قاچیاندا دەردەپەڕی و چەند کەڕەتیش دەنگی کوندەپوو بەرگوێیان دەکەوت. کاتێک چوونە ناو خێمەکە، بە خێرایی چوونە ژێر لێفەوە و یوانا ڕێگەی نەدا سۆفیا ئاوێنەکە بباتە ناو خێمەکە. پێش لەوەی بچێتە خەو، هەردووکیان درکاندیان کە لە بوونی ئاوێنەکە لە دەرەوەی خێمەکە هەراسانن. سۆفیا کارتەکانیشی لەگەڵ هێنابوو و خستبوونیە ناو کۆڵە پشتەکەیەوە. بەیانی زوو لە خەوهەستان سۆفیا لە پێش یوانا لە خەو بەر بوو. پێڵاوەکانی لە پێ کرد و لە خێمەکە چووە دەر، ئاوێنە گەورەکە هەروا لە ناو گیاکاندا کەوتبوو. شەونمی بەرەبەیان لەسەری نیشتبوو. سۆفیا شەونمەکەی بە دەست پاک کردەوە و چاوی بڕیە وێنەی ناو ئاوێنەکە، وەک ئەوە وابوو کە لە یەک کاتدا هەم سەیری خوارووی دەکرد، هەم سەیری سەرەوە. بە خۆشیەوە ئەمڕۆ بەیانی زوو کارت پۆستاڵێکی نوێ نەهاتبوو. بە دەوری خێمەکەیەوە مژێکی بەرەبەیان نیشتبوو، وەکو تۆپەڵەی وردی لۆکە ئارام ئارام لە هەوادا دەگەڕا. پەلەوەرە وردەکان بە پەلە جریوەجریویان دەکرد و بەڵام نیشانێک لە کەڵەشێری ڕەش نەبوو. دوو کچەکە جلی گەرمیان لەبەر کرد و لە دەوری خێمەکەوە نانی بەیانیان خوارد. زۆر زوو باسەکانی ئەوان کێشرایە سەر کەپری سەرگورد و کارتە نهێنیەکان. دوای خواردنی ناشتا خێمەکەیان پێچرایەوە و بەرەو ماڵەوە بەڕێ کەوتن. سۆفیا ئاوێنە گەورەکەی ژێر باڵی خستبوو، جار جار دەبوایە ماندوێتی دەرکردایە. چونکە یوانا ئامادە نەبوو دەستی بۆ بەرێت. کاتێک گەیشتنە دەوری شار لە چەند کاتدا دەنگی فیشەک تەقاندن هاتە گوێیان. سۆفیا کەوتە یادی نووسراوەکانی باوکی هێڵدە سەبارەت بە لوبنانی شەڕاوی. هەستی کرد کە بەڕاستی خۆشبەختە کە لە وڵاتێکی ئاشتیخوازدا دەژی و هاتووەتە دونیا. دەنگی فیشەکەکان بەهۆی خۆشی بێ زیانی بەهۆی خۆشی بێ زیانی یادی پێشووی ڕۆژی نەتەوەییەوە بوو. سۆفیا یوانای بۆ خواردنی پیاڵەیەک شیر قاوەی گەرم داوەت کرد و دایکی سۆفیا زۆر هەوڵەدا بزانێ ئاوێنەکەیان لە کوێوە هێناوە سۆفیا وتی لە دەرەوەی کەپری سەرگورد دۆزیویانەتەوە و دایکی دووپاتی کردەوە کە چەند ساڵە کەسێک لەو کەپرەدا نەژیاوە. یوانا ڕۆیشت، سۆفیا جلوبەرگێکی سووری پۆشی، پاشماوەی ڕۆژەکە بە ئاسایی ڕابورد، ئەو شەوە لە تەلەفزیۆندا هەواڵێک بڵاوکرایەوە کە دەستەی سەربازی نەرویژی نەتەوە یەکگرتووەکان لە لوبناندا چۆن خۆشی ڕۆژی نەتەوەی خۆیان بەرپاکرد. سۆفیا چاوی لە تەلەفزیۆنەکە هەڵنەبڕی، یەکێک لەو پیاوانە کە لەوێ دادەبینرا لەوانەیە باوکی هێڵ دەبێت. دوایین کاری سۆفیا لە ڕۆژی حەڤدە ی مانگی مەی هەڵواسینی ئاوێنە گەورەکە بوو لەسەر دیواری هۆدەکەی، بەیانی زوو پاکەتێکی قاوەیی تازە لە حەشارەکەدا بوو، بێ وەستان پاکەتەکەی کردەوە و دەستی بە خوێندنەوەی کرد. دوو فەرهەنگ تەنها ڕێگای پێشگیری لە سەرگەردانی لە جیهانی بێ کۆتاییدا. سۆفیای خۆشەویست زۆری نەماوە یەکتر ببینین. دەمزانی کە دیسان دێیتەوە بۆ کەپری سەرگورد، هەر بۆیە هەموو کارتەکانی باوکی هێڵدەم لەوێ دانا. ئەمە تەنیا ڕێگەی گەیاندنیانە بە دەستی هیڵدا. نیگەرانی ئەوە مەبە کە چۆن پێی دەگەیەنی. لە ئێستاوە تا پانزەی ژوئەن دەشێت ڕووداوهایەکی زۆر ڕووبدات. هەروا کە دیمان فەیلەسوفانی دەورانی هێلینیسم بیرۆکەکانی زانایانی پێشوویان خستەوە گەڕ. تەنانەت بەشێکیان لە هەوڵی ئەوەدا بوون زانا پێشینیەکان وەکو پێغەمبەری ئاینی بناسێنن. پلۆتینۆس شتێکی وای نەمابوو کە ئەفڵاتوون بە ڕزگارکەری مرۆڤایەتی ناوبەرێت. بەڵام دەزانین لە دەرەوەی جێی باسی ئێمەدا ڕزگارکەرێکی تر هاتە دونیا. پەیدابوونی ئەو لە دەرەوەی وڵاتی یۆنان و ڕۆم بوو، مەبەستم عیسایە. لەم باسەدا دەبینین چۆن ئایینی مەسیحی هێدی هێدی چووە ناو دونیای یۆنان و ڕۆم. هەر وەکو دونیای هیڵدە کە خەریکە بەرە بەرە ڕێگە بۆ دونیای ئێمە دەکاتەوە. عیسا یەهودی بوو و یەهودییەکان لە ژێر کاریگەری فەرهەنگی سامیدا بوون. یۆنانییەکان و ڕۆمییەکان بە فەرهەنگی هیندۆئەوروپییانەوە بە فەرهەنگی هیندۆئەوروپاییەوە گرێدرابوون. شارستانیەتی ئەوروپاییەکان ڕیشەی لە هەردوو فەرهەنگەکەدا داکوتابوو، لەم ڕووەوە دەبێت سەرەتا ئەم ڕیشە و بنەمایانە ڕوون بکەینەوە و لە پاشان چۆنێتی کاریگەری مەسیحییەت لەسەر فەرهەنگی یۆنان و ڕۆمدا هەڵسەنگێنین. مەبەستمان لە هیندۆ ئەوروپایی تەواوی ئەو نەتەوە و فەرەنگانەیە کە کەڵک لە زمانی هیندۆ ئەوروپایی وەردەگرن ئەمە هەمووی نەتەوەکانی ئەوروپا دەگرێتەوە و بێجگە لە ئەوانەی کە خەڵکەکانیان بە یەکێک لە زمانەکانی فینۆ ئۆیفوری واتە لاپەکان فینلەندیەکان ئیستۆنەکان مەجارەکان یا بە زمانی باسک قسە دەکەن. جیاواز لەوە زۆربەی زمانە هیندۆئەوروپاییە سەرەتاییەکان لە دەوری دەریای ڕەش و دەریای خەزەردا دەژیان. لێرەوە شەپۆلی خێڵە هیندۆئەوروپاییەکان بەڕێکەوتن و بۆ بەشی باشووری ڕۆژەڵاتی ئێران و هیند و لە بەشی باشووری خۆراواوە بۆ یۆنان و ئیتاڵیا و ئیسپانیا. لە بەشی ڕۆژئاواوە بۆ ئەوروپای ناوین و لەوێشەوە بۆ دوورگەی بەریتانیا و لە باکووری ڕۆژئاواوە بۆ نیوەدوورگەی ئیسکاندیناوی و لە باکوورەوە بۆ ئەوروپای ڕۆژەڵات و ڕووسیا ڕۆیشتن. هیندۆ ئەوروپاییەکان بۆ هەر ناوچەیەک دەچوون لەگەڵ فەرهەنگی ناوچەی ئەوێدا هاوئاهەنگ دەبوون. بەو حاڵەش زمانە هیندۆ ئەوروپاییەکان هەروەها ئایینییەکەیان لە درێژایی کاتدا ڕۆڵێکی دیاری بینی. سروودەکانی وێدایی باسە پیرۆزەکانی هندی باستان و فەلسەفەی یۆنانی زۆریش دوور نەڕۆین ئەفسانەکانی سێنۆری ستۆرلۆسۆن لە فەلسەفەی خۆماندا هەموویان بە زمانی خزمەکانمان نووسراوەتەوە بەڵام خزمایەتی تەنها لە زمانەکاندا نەبوو زمانە خزمیەکان زۆر کات ڕێگەی دەبردە سەر فیکرە خزمیەکان هەر بۆیە زۆر کات باس لە فەرهەنگی تاکی هندۆ ئەوروپایی دەکرێت چەند نموونە باس دەکەم. شتێک کە زۆرتر لە هەموو کاریگەری لە سەر فەرهەنگی هند و ئەوروپایی بوو، بڕوای ئەوان بە چەند خودا بوو. ئەمە بە شێوەی چەند خودایی دەناسن. ناوی ئەم خودایانە و هەروەها زۆریەک لە وشە ئاینیەکان لە سەرتاسەری ناوچەکانی هند و ئەوروپایی هەیە. چەند نموونە باس دەکەم. هندییەکانی کۆن دیئۆس، خودای ئاسمان، یان دەپەرست، کە لە سانسکریتیدا بە مانای ئاسمان و زەوی و بەهەشتە. ئەم خودایە لە یۆنانیدا بە زیئۆس و لە لاتینیدا بە ژوپیتێر، باوکی بەهەشتی، و لە ئەوروپای باکووری کۆندا بە تیر ناو دەبرێت. کەواتە ناوەکانی دیئۆس، زیئۆس، ژوپێتێر، تیر جۆری وتنی وشەیەکی تاکن. ئەڵبەت لە خوێندنگە فێر بوویت کە وایکینگەکان لە کۆندا باوەڕیان بە خودایانێکی بە ناوی ئەستێر هەبوو. ئەمە وشەیەکی ترە کە لە تەواوی ناوچەکانی هیندۆئەورووپاییدا دەبینرێت. لە سانسکریتدا خوداکان بە ئاسورا و لە زمانی ئێران بە ئاهۆرا ناو دەبەن. وشەیەکی تر لە سانسکریتدا بۆ خوا، دێوایە کە لە زمانەکانی ئێراندا بە دئێوە و لە لاتینیدا دیئۆس و لە نەرویژی کۆن بە تیۆر ناوی دەبەن. لە دەورانی وایکینگەکانی کۆندا بڕوایان بە کۆمەڵێک خودای بەرهەمداری هەبوو وەکو نیورد، فێریۆر، فێریا، ئەم خودایانە بە ناوی کۆیی بە وانێر ناودەبرا. کە وشەیەکی دروستکراوەیە لە وشەی وێنۆس، خودای بەرهەمهێنان، لە سانسکرێتدا وشەی ناسیاوی وانی هەیە کە بە واتای ئیشتیایە. لە ناوبەشێک لە ئەفسانەکانی هیندۆئەورووپاییدا هاوشێوەیەکی بەرچاو دەبینرێت. داستانەکانی سنووری سەبارەت بە خوداکانی کۆنی نۆرس مرۆڤ دەخاتە یادی ئەو ئەفسانانەی کە دوو تا سێ هەزار ساڵ لەمەوبەر لە هینددا برەویان بوو. ئەڵبەت ئەفسانەکانی باکووری ئەوروپا ڕەنگدانەوەی ژیانی باکووری ئەوروپایە و ئەفسانەکانی هندیش ڕەنگدانەوەی ژیانی هندیە. بەو جۆرەش زۆر یەک لە نیشانەکان و نموونەکان خاڵێکی هاوبەشیان هەیە. ئەم نیشانانە لە ئەفسانەهایەک دەربارەی دەرمانی تەمەنی هەمیشەیی و کێشمەکێشی خوداکان لەگەڵ دێوە ناپاکەکاندا زۆر بە ڕوونی بەرچاو دێت. لە شێوازە فیکریەکانی فەرهەنگە هیندۆئەورپاییەکانیشدا لێکچوونێکی ئاشکرا دیارە. بۆ نموونە لێکچوونێکی بەرچاو شێوەی ڕێبازە جیهانیەکانە، ئەوان هەموو جیهان وەک شانۆیەک دەبینن کە تیایدا هێزی چاکە و هێزی خراپە لە کێشمەکێش و بەرەنگاریەکی بەردەوامدان. بەم جۆرە هیندۆئەورپاییەکان زۆرتر هەوڵیانداوە سەرەنجامی کێشەی نێوان چاکە و خراپە پێشبینی بکەن. دەتوانین بە ڕاشکاوی بڵێین کە پەیدابوونی فەلسەفەی یۆنانی لە پانتایی فەرهەنگی هیند و ئەوروپادا هەڕەمەکی نەبووە. ئەفسانەکانی هیند و یۆنان و باکووری ئەوروپا هەموویان بۆچوونێکی بەرچاویان تێدایە کە بێ تێگەیشتنی فەلسەفی یا لە ڕووی گومانەوە ناسراوە. هیندو ئەوروپاییەکان بە دوای تێگەیشتن و بینین لە ناو مێژووی جیهاندا گەڕان. تەنانەت دەتوانین لە فەرەنگە جۆراوجۆرەکانی هیندو ئەوروپاییدا بۆ تێگەیشتن و ناسین لە جیهان وشەیەکی تایپەت تایبەت پەیدا بکەین. ئەمە لە سانسکرێتدا ویدیایە کە لە وشەی یۆنانی، ئێدیئا نزیکە، کە دەزانین چ کاریگەرییەکی بەرچاوی لە فەلسەفەی ئەفلاتووندا هەبوو. ئەم وشە لە لاتیندا دەبێتە ویدۆ، Video، کە لە ناو ڕۆمییەکاندا بە واتای بینینە. دیم بۆ ئێمە زۆر جار بە مانای تێگەیشتمە. لە ناو فیلمە کارتۆنییەکاندا هەر کات فکرێکی باش لە مێشکی کەسێکدا بێ بۆ نموونە وودی پێکێر گڵۆپێک دەکوژێتەوە و دا دەگیرسێت. لە دەورانی ئێمەدا بینین بە واتای چاوبڕینە ناو شاشەی تەلەفزیۆنە. لە زمانی ئینگلیزیدا بۆ زانا و زانایی وشەی Wise و هەروەها Wisdom دانراوە. لە ئەڵمانیدا Wisem، زانین، دانراوە. ئەم وشە لە زمانی نەرویژیدا Viten، ڤایتنە کە هاوڕیشەی وشەی ویدیای هندی و ئایدیای یۆنان و ویدئۆی لاتینە. سەرەنجام دەتوانین بگەینە ئەو ئەنجامە کە بینین گرنگترین هەستە بۆ هیندۆئۆرووپاییەکان. ئەدەب و وێژەی هندییەکان، یۆنانییەکان، ئێرانییەکان و ژێرمەنەکان پڕە لە بینین و بەرچاو هێنانە گەورە ئاسمانییەکان. یەکێکی تر لە تایبەتمەندییەکانی فەرهەنگی هیند و ئورووپایی وێنەکێشان و پەیکەرتاشی لە خوداکان و ڕووداوە ئەفسانەییەکانە. خاڵێکی تر ئەوەیە کە هیندۆ ئورووپایەکان لە ڕوانینی مێژوودا تێگەیشتنێکی دەورەییان هەیە. بە بڕوای ئەوان مێژوو هەر وەک وەرزەکانی ساڵ خول لێ ئەداتەوە. کەواتە مێژوو سەرەتا و کۆتایی نییە، بەڵکو شارستانیەتە جیاوازەکانە کە لە کردە و دژی کردە بێکۆتاییەکانی لەدایک بوون و مردندا بەرز و نزم دەبنەوە. هەردوو ئاینە گەورەکەی ڕۆژەڵات هەم ئاینی هند و هەم ئاینی بوزا، لە بنەڕەتدا هند و ئەوروپایی، هەروەها فەلسەفەی یۆنانی هاوشێوەیەکی بەرچاو لە نێوان هیندوئیسم و بوزائیسم لە لایەکەوە و فەلسەفەی بۆتان، فەلسەفەی ببورن یۆنان، لە لایەکی ترەوە دەبینرێت. تەنانەت ئایینی هیندو و ئایینی بوزایی پڕە لە بیرۆکە فەلسەفییەکان. لە ئایینی هیندو و بوزادا بڕوا لەسەر ئەوەیە کە خودا لە هەموو شتێکدا هەیە. یەک بوون و مرۆڤ لە ڕێگای تێگەیشتنی ئایینییەوە دەتوانێ لەگەڵ خودا یەک بگرێت و سۆفیا پۆلی تینۆس لە فیکرتدا ماوە. بۆ تێگەیشتن لەمە پێویست بە وردبینی و گەڕانی وردبینانە و نهێنی دڵ باس کردن لەگەڵ خودی مرۆڤە. کەواتە لە ڕۆژەڵاتدا گۆشەگیری و بێ بزاڤی لە شتە پیرۆزە ئایینیەکانە. هەروەها لە یۆنانی کۆندا زۆر کەس پێیان وابوو کە بۆ ڕزگاربوونی ڕۆح دەبێت پەنا بۆ ژیانی عیرفانی یا گۆشەگیری ئایینی ببرێت. بناخەی زۆریەک لە لایەنە عیرفانییەکانی سەدەکانی ووستا واتە ناوەڕاست لە شارستانیەتی یۆنان و ڕۆمدا بەدی دەکرێ. نەمری ڕۆح یا لە دایکبوونی دەورەیی و چەند جارە بڕوای سەختی بەشێک لە فەرهەنگە هیندو ئەوروپاییەکانە و پێش لە دوو هەزار و پێنج سەد ساڵ لەمەوبەرەوە ئامانجی بەرزی ژیان بۆ هندیەکان ڕزگاریە لە دەورەی لە دایکبوونی دووبارە. سامیەکان سۆفیا ئێستا بچینە سەر باسی سامیەکان ئەمانە پەیوەندیان بە فەرهەنگ و زمانێکی تەواو جیاوازە سامیەکان لە نیوە دوورگەی عەرەبستانی سعودیدا پەیدا بوون بەڵام بۆ بەشەکانی تری دنیا کۆچیان کرد و یەهودیەکان زیاتر لە دوو هەزار ساڵ دوور لە نیشتمانی خۆیان ژیان مێژووی ئاینی سامی لە ڕێگەی دنیای مەسیحیەتەوە بۆ شوێنە دوورەکان برا و ئیسلامیش فەرهەنگی سامی زۆرتر پەرە پێدا هەر سێ ئایینی ڕۆژاوا، یەهوودی، مەسیحی و ئیسلام، خاوەنی پێشەکییەکی فەرهەنگی سامین. قورئان کتێبی پیرۆزی موسڵمانان و هەروەها دەورانی کۆن بۆ خودا، لە ڕیشەی زمانی سامییەوە وشەی اللە ی موسڵمانانە، وشەی اللە بە تەواوی بە مانای خودایە. کاتێک دەگەینە ئایینی مەسیحی کارەکە ئاڵۆزتر دەبێت. ئەم ئایینەش پێشەکی سامی هەیە، بەڵام کتێبی دەورانی نوێ بە زمانی یۆنانی نووسراوە. کاتێک کە باسی خودا و بنەمای باوەڕەکانی مەسیحیەت کۆ دەکرایەوە و دادەڕێژرا، فەرهەنگی یۆنانی و لاتین، هەروەها هێلینیسم کاریگەری خۆی لەسەر جێهێشت. هیندۆ ئەوروپاییەکان بڕوایان بە چەند خودایی بوو، بەڵام تایبەتمەندی سامیەکانەوە بوو کە هەر لە سەرەتاوە بڕوایان بە تاکە خودا هەبوو. ئەمە بە تاک پەرستی ناو دەبەن، ئیسلام و یەهودی و مەسیحی هەرسێکیان بڕوایان بە تاکانە بوونی خودا هەیە. ڕوانینی سامیەکان لەسەر مێژوو ڕەوتێکی بێگەڕانەوەی مێژوو بوو، بە وتەیەکی تر مێژوو لە ڕوانینی ئەواندا هێڵێکی ڕاستە. لە سەرەتادا خودا جیهانی خوڵقاند و ئەمە دەستپێکردنی مێژوو بوو. ڕۆژێک جیهان تەواو دەبێت و ئەو ڕۆژە ڕەستاخیزە، واتە ڕۆژی کۆتایی جیهان یا ڕۆژی مەحشەر. کە خودا دادی زیندوو و مردوو دەکات. ڕۆڵی مێژوو بۆ هەر سێ ئایینی ڕۆژئاوایی گرنگە کە خودا لە ڕەوتی مێژوودا دەستکاری دەکات. تەنانەت بەشێک دەڵێن بوونی مێژوو بۆ ئەوەیە کە خودا هێز و ڕێگەچارەی خۆی بەسەر دنیادا دابەزێنێت. هەر بەو جۆرەش کە ڕۆژگارێک ئیبراهیمی بانگهێشت کرد بۆ وڵاتی وادەپێدراو بە ڕێکەوت مرۆڤیش بۆ لای ڕۆژی ڕەستاخیز دەباتە پێش کاتێک ئەو ڕۆژە بگاتە بەر هەموو خراپەکان لەسەر زەوی لەناو دەچن سامیەکان چەند هەزار ساڵ تاریخیان نووسی و جەختیان لەسەر ڕۆڵی خودا کردەوە کە دێ کتێبە پیرۆزەکانی ئەوان لەسەر مێژوو و هەر ئەو بنەما مێژووییە دوورە دەستانەیە بۆ نموونە شاری ئۆرشەلیم ناوەندێکی ئایینی گەورەیە بۆ هەر سێ بەشی یەهوودی و مەسیحی و موسڵمان، کە ئەمە دیرۆکی هاوبەشی ئەم سێ ئایینە ڕوون دەکاتەوە. ئەم شارە بەشێکی گرنگی کەنیسەی یەهوودی، کڵیسای مەسیحی و مزگەوتی ئیسلامی تێدایە. بەو هۆیەوە مەخابن ئۆرشەلیم بۆتە هەوێنی شەڕ و ئاژاوە. هەزاران کەس لە ڕێی ئەم شارەدا گیانیان لە دەست داوە و چونکە ناتوانن بگەنە ڕێککەوتنێک کە کێ بەسەر ئەم شارەدا زاڵ بێ. هیوادارین نەتەوە یەکگرتووەکان ڕۆژێک بتوانێ ئۆرشەلیم بکاتە شاری پیرۆزی هەر سێ ئاینەکە و لەم بەشە کرداریەدا ئێمە هەموو کارەکان دەسپێرین بە باوکی هێڵدە دەبێت تا ئێستا تێگەیشتبێتێ کە ئەو چاودێری نەتەوە یەکگرتووەکانە لە لوبناندا دەبێت بیدرکێنم کە ئەو بە پلەی سەرگوردی لەوێ کار دەکات. ئەگەر هەست بە پەیوەندییەک دەکەی مەبەستم هەر ئەوەیە لە لاپەڕەیەکی ترەوە باشترە پێشهاتەکان پێشبینی نەکەین لە یادتە کە وتمان بینین بۆ هیند و ئەوروپایەکان گرنگترین هەست بوو جێی سەرنجە کە بیستن بۆ سامیەکان گرنگترین هەستە لە خۆڕا نییە کە ئاینی بەنی ئیسرائیل بە ڕستەی گوێبگرە ئەی ئیسرائیل دەستپێدەکات لە دەورانی کۆندا دەخوێنینەوە کە چۆن خەڵک وشەکانی خودایان بیست. پێغەمبەرە یەهودیەکانیش وتارەکانی خۆیان زۆربەی کات بەم شێوازە دەست پێ دەکرد، ئاوای وت یەهود یا خودا. لە ئاینی مەسیحیشدا جەخت لەسەر بیستنی وتەی خودا کراوە. خوێندنەوە بە دەنگی بەرز تایبەتمەندی ئەرکی خواپەرستی هەر سێ ئاینەکەیە. سەرەڕای ئەوانە، هیندۆ ئەوروپاییەکان بەردەوام پەیکەر و ڕوخساری خوداکانی خۆیان دروست دەکرد. سامییەکان هەرگیز دەستیان نەدایە ئەم کارە، ئەوان ڕێگەیان پێنەدرا ڕوخسار و پەیکەری خودا دروست بکەن. دەورانی کۆن دەڵێت مرۆڤ نابێت ڕوخساری خودا بکێشێت. ئەمە ئێستاش یاسای ئایینی یەهودی و ئیسلامە، سەرەڕای ئەوە لە ئیسلامدا بە شێوەیەکی گشتی پێشوازییەکی زۆر لە وێنە و هونەر ناکرێت چونکە مرۆڤ نابێت لە خوڵقاندا کێبڕکێ لەگەڵ خودادا بکات. بەڵام لە ئاینێکی فکری تردا وەک مەسیحی کە لە کەنیسەکاندا دەرگا و دیوار پڕ لە وێنەی مەسیح و خودایە بە پێچەوانەوەیە سۆفیا ئەمە نمونەیەکی بچووکە کە ئاینی مەسیحی تا چەندە لە ژێر کاریگەری فەرەنگی یۆنان و ڕۆمدا بووە لە کلیسای ئەرتۆدۆکسی ڕووسیا و یۆناندا وێنەی هەڵکەندراو و ڕووخساری عیسای لە خاچدراو لە ڕووی داستانەکانی پیرۆزەوە یا ساغە. سێ ئایینی ڕۆژئاوایی بە پێچەوانەی ئایینە گەورەکانی ڕۆژهەڵات لە نێوان خودا و خوڵقێنراودا جیاوازیی دادەنێن. ئارمانجی ئەم سێ ئایینە ڕزگاربوون نییە لە مردنی ژیان، بەڵکو پاکبوونەوەیە لە تاوان. لەوانەش زیاتر تایبەتمەندی ژیانی ئایینی. ئەوان زۆرتر دوعا و نزر و وتار خوێندنەوەی کتێبە پیرۆزەکانە تاکو وردبینی و چوونە ناو ناخی خودی مرۆڤ. ئیسرائیل. سۆفیا نامەوێت کێبڕکێی مامۆستای وانەی ئایینت بکەم، بەڵام دەبێت ڕوانینێکی خێرامان لەسەر پێشەکی یەهودی و مەسیحی ببێت. داستانەکە لەوێوە دەستی پێکرد کە خودا جیهانی دروست کرد. چۆنیەتی ئەو ڕووداوە لە لاپەڕەی یەکەمی کتێبی پیرۆزدا دەخوێنینەوە. لە پاشان مرۆڤ لە فەرمانی خودا لایدا سزاکەی ئەوە بوو کە ئادەم و حەوا نەکەر لە باخی عەدەن دوورخرانەوە بەڵکو مردنیش هاتە گۆڕەوە. لادانی مرۆڤ لە فرمانی خودا باسێکە کە لە تەواوی کتێبی پیرۆزدا دەبینرێت. ئەگەر لە کتێبی پیرۆزدا زۆرتر بچینە پێش، دەگەینە ڕووداوی زریان و کەشتی نوح. ئەوجارە دەبیستین کە خودا لەگەڵ ئیبراهیم و خێڵەکەی مەرجی دانا. مەرجەکە ئەوە بوو کە ئیبراهیم و خێڵەکەی فرمانەکانی خودا بەجێ بهێنن. لە بەرامبەردا خودا بەڵێنی پێدان کە هەموو نەوەکانی ئیبراهیم بپارێزێت. پاشان لە ساڵی هەزار و دوو سەتی پێش زایین کاتێک خودا فەرمانی کە چیای سینا بۆ موسا ناردە خوارەوە کاتێک خودا دە فرمانی کە چیای سینا بۆ موسا ناردە خوارەوە ئەم بەڵێنە سەر لە نوێ تازە بوو لەو کاتەدا ئیسرائیلەکان ساڵیانێکی زۆر لە میسردا کۆیلەتیان دەکرد بەڵام بە یارمەتی خودا دیسان گەڕانەوە بۆ وڵاتی خۆیان نزیکەی هەزاری پێش زایین واتە ماوەیەکی زۆر پێش لە پەیدابوونی فەلسەفەی یۆنانی. ناوی سێ پاشای گەورەی ئیسرائیل دەبیستین، یەکەم شائول بوو، دووهەم داود، سێهەم سلیمان. لەو کاتەدا تەواوی ئیسرائیلیەکان لە یەک هەرێمدا لە لای یەکتر ژیانیان دەبردە سەر. بە تایبەت دەورانی پادشایی داود دەورانێکی مەزنی سیاسی، سەربازی و فەرهەنگی بوو بۆ ئەوان. کاتێک پاشا هەڵدەبژێرا خەڵک مەسحی دەکرد و بەم جۆرە ناوی مەسیحی پێ ئەدرا کە بە مانای مەسح کراوە. لە فیکری ئاینی دا خەڵک پاشای خۆیان بە ناونجیەک لە نێوان خودا و خۆیان دەژمارد. لەم ڕوەوە پادشایان بە کوڕی خودا و وڵاتەکەیان بە زەوی خودا یا وڵاتی خودا دەزانی. زۆری نەبوار دێزی ئیسرائیل بەرەو کەمبوون چوو و وڵاتەکەیان بەسەر هەردوو بەشی ئیسرائیل لە باکوور و یەهودییە لە باشوور دابەش بوو. لە ساڵی حەوت سەد و بیست و دوو پێش زایین هەرێمی باکوور کەوتە ژێر دەستی ئاشوورییەکان و گرنگی سیاسی و ئایینی خۆی بە تەواوی لە دەست دا. هەرێمی باشووریش چارەنووسێکی باشتری نەبوو. ئەویش لە ساڵی پێنج سەد و هەشتا و شەش ی پێش زایین کەوتە دەستی بابلییەکان. پەرستش گە کەیان ڕماند و خەڵکەکەیان بە دیلی هێنا بۆ بابێل. ماوەی دیل بوونی ئەوان لە بابێل تاکوو ساڵی پێنج سەد و سی و نۆ ی پێش زایین درێژەی کێشا. ئەو کاتە ڕێگەیان پێ درا بگەڕێنەوە بۆ ئۆرشەلیم و پەرستشگەی گەورەی خۆیان بنیات بنێنەوە. بەڵام لە ماوەی پێش هاتنی مەسیح دا یەهوودییەکان هەر لە ژێر دەستی بێگانەدا مانەوە.